کە لە صحیح جامع صغیر هاتووە بە ژمارە حەوت هەزار و شەست سەد و شانزە دەفەرمێ لا يجتمع الشح والإيمان في قلب عبد خۆشەویستی خوا صلی الله عليه وسلم دەفەرمێت هیچ کاتێک ئیمان لەگەڵ ڕەزیلی و چروکیدا بەیەکەوە لە دڵی بەندەیەک و مسلمانێکدا کۆ نابنەوە ڕەزیلی و چروکی و بەخیلی دژی ئیمانە ئەو کەسی ئیماندار بێت ئیمانداری ڕاستەقینە بێ ئەبێ بە ویستی خوای گەورە خۆی لەو سیفەتە ناشرینە بپارێزێ چونکە ئەو سیفەتە ناشرینە نە سیفەتی پێغەمبەران بۆ سەلامی خۆیان لەسەر بێ نە سیفەتی خواناسان و پیاوچاکان بووە بۆیە ئەو شتە کە ڕەزیلی و چروکیە سیفەتێکی ناشرینە لەگەڵ ئیمانە دژی یەکن